شەهرەزاد وتی پاشا گیان ئەنەس وجود هێندە گریا لەو چۆڵەوانیەدا بورایەوە کە بە ئاگا هاتەوە سەیرێکی ئەم لاو ئەو لای کرد کەسی نەبینی ئەم جاکەوتە ترس و خەمی ئەوەی دڕندەیەک بیخوا بۆیە بە شاخدا هەڵگەڕا تاکو گەشتە بەردەمی ئەشکەوتێک گوێی لە دەنگی مرۆڤێک بوو کە چووە نزیکتر بینی ئەوە پیرێکی خواناسە لەوانەی پشت دەکەنە چێژەکانی دنیا ڕووەکەنە خواپەرستی ئەنەز وجود کە بەرەو ڕوویت ئەچوو سێ جار بانگی کرد بەڵام پیرەی خواناز وەڵامی نەدایەوە ناچار بەم شێوەی لی پاڕایەوە ڕێی بەرەو هیوای دڵم نازانم تا سوک بێ باری خەمی سەرشانم نەگبەتی قۆرتی پشتی شکاندم پیر و سەرسپی نێوی لاوانم ئای بۆ ئەو ڕۆژەی چوومە دەرگایان ئەو شعرە گڕی بەردایە جانم هێندە فرمێسکم لە چاوان باری بوونە گۆمی خوێن هەردوو چاوانم هەندێکیانم بینی کە چوونە کەشتێکەوە لە ناو دەریادا دواتر کە گەڕانەوە کەشتێکیان تێک و پێکدا ئیدی لە کۆ هاتبوون گەڕانەوە بۆ ئەو شوێنە پێ ئەچێت تۆ بە شوێن ئەوانەدا بگەڕی جا دیارە بەم هەواڵە پەژارت قرسترە بێت خواناس باوەشی کرد بەەنە زوجود داوەم لاولای ماچ کرد و هەردووکیان تێر بەسەر یەکداگریان بێ ئاگا کەوتنە سەر زەوی کە بە ئاگا هاتنەوە دەستیان خستە ناو دەستی یەک کە تامابن هاوڕێی خواپەرستی یەکتر بن ئەمجا بە ئەنەز وجودی وت ئەم شەو خوا یار بێ ئیسیخارەیەکت بۆکەم تابزانین سبێنێ چی بکەی لەو لایشەوە کە دەستکە گوڵیان گەیاندە کۆشکی نوێی لە پاڵی شاخ و سەیری کۆشکەکەی کرد لە دڵی خۆی داوتی شوێنێکی پاک و دروستە بەڵام بێ خۆشەویستە ئەمجا فەرمانی دا ڕاوی هەندێک لەو بلبل و مەل و باڵندە جوانانەم بۆ بکەن لە قەفەزیان بخەن کە شەو تاریکی خۆی ڕاخست ئەم شعرانەی وت دۆزەخی دڵم وا داگیرساوە جەرگ و هەناومی پێوە سووتاوە نەمتوانی خودا حافیزی لێ بکەم بەم دابڕانە پشتم شکاوە. ئەی ئەو کەسانەی بە خەمم ئاگان. قەدەر چیتری بۆ من داناوە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. بۆیە بێدەنگ بوو. شەوی سێ سەد و شەست و نۆ. شەهرەزاد وتی خواناس بە ئەنەسی وت بڕۆ هەندێ لقە تەڕی دارخورمام لەگەڵ گەڵاکانیدا بۆ بێنە ئەویش چووە خوارەوە ئەو ڕۆژار خەریکی هێنانی توڵی تەڕی دار خورما بوو ئەیدا بە کۆڵیا و ئەهێنایە بەر ئەشکەوتەکە. ڕۆژی دواتر کابرای خواناس دەستی کردە دروستکردنی بەلەمێکی بچووک و ئەنەس وجودیش یارمەتی ئەدا. کە بەلەمەکە تەواو بوو خواناس بە ئەنەس وجودی وت، مرۆڤ تاکو خۆی نەخاتە مەترسیەوە بە ئاوات ناگا. سبەینێ ئەم بەلەمە بە کێش بکە بیخە دەریاوە و سواری ببە بەڵکو خوا یار بێ بگەیتە ئەو بەر ئاو و بە خۆشەویستەکەت بکەی ئەی ژووتی ڕازەکەی سبەینێ وا ئەکەم بۆ سبەینێ خوا حافیزی کرد و خواناسیش نزای بۆ کرد کە سەرکەوتوو بێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو کە گەیشتە کەنار دەریا بەلەمەکەی خستە ناو دەریا و خۆی تێفرێدا بایەکە بەلەمەکەی برد تاکو لە چاوی خوا نازوون بوو ئیدی شەپۆلێ ئەی برد و ئەوی دی ئەی هێنا تاکو قەدەری خوا فڕێیدا کەناری کێوی بارچوان ئەمەش دوای ئەوەی سێ ڕۆژ بە دەریادا هاتبوو وەکو جوجەڵەی گێژ بەلا پاڵی کێودا ئەگەڕا برسی و تینوو لە لاپاڵی شاخدا کانیاو و جۆگەلە ئاوی تیا بوو، بولبول و کەناری و مەلی جوان بە سەر لقی درەختەکانەوە ئەیان خوێن. درەختەکانیش بەردار بوون. لە بەری میوەکانی خوارد و لە ئاوی ڕووبارەکانی خواردەوە. شتێکی بینی بریسکەیە دایەوە، ئەمیش بەرەو لای ڕۆیشت. کە لێی نزیک بووە کۆشکێکی بینی، چوار دەوری دیواری بڵندی تۆکمە بوو. ئەویش بە دەوری داسوڕایەوە تاکو و دەواازەکەی دۆزیەوە سەیری کرد کلۆم دراوە سێ ڕۆژ لەبەر دەواازەکەدا بوو تا کۆیلەیەکی بینی دەواازەکەی کردەوە کە ئەنەسی بینی پرسی لە چوو هاتوویت چێ تۆی گەیاندەێرە لە وەڵام داوتی لە ئەسبهانەوە بازرگان و کەشتەکەمان تێک شکا و شەپۆلی دەریا گەاندنە ئێرە شەوی سێ سەد و حەفتا و یەک. شەهرەزاد وتی خزمەتکارەکە کامەی بیست باوەشی پێدا کرد و تێر تێر بەسەریدا گریان جاوتی منیش خەڵکی ئەزبەهانم بەڵام هاتنە سەر وڵاتەکەمان داگیریان کرد و زۆربەی دانیشتوانەکەیان بەدیل گرت و بە کۆیلەی فرۆشتنیان ئەو دەمە من مناڵ بووم کە فرۆشرام ئەوە تا ئێستاش کۆیلەم و خزمەتکارم ئەم جابردی حەوشە کە ئەنەزوجود ڕوانی گۆمێکی گەورە بە دەوریدا دار و درەخت ڕاوە چەند قەفەزی زێڕینی بولبولان هەڵواسراوە کە هەمویان ئەیان خوێن هەروەکو ئەوەی زیکری خواب بکەن سەیری یەکەم قەفەزی کرد قومریەکی تیا بوو کە ئەنەس وجودی بینی چریکەی بڵند کرد وتی یا کەریم ئەنەس وجود هێندە سەری سوڕما بورایەوە کە بە ئاگا هات ئەم شعرەی بۆ هات قمری تۆش تاسەی عشقی قەدیم تا بۆیە هاواری یا کەریم تا ئەم جاهێندە گریا بورایەوە کە بە ئاگا هاتەوە چووە لای دووەم قەفەز کە بولبولی فاختی تیا بوو چریکانی، یا دائم الاشکرک، ئەویش ئەم شیعرەی وت. فاخت بەم شێوە کە هاتە زمان، یا دائم شکر بۆ غەم و گریان، قوڵپی گریانم نووزەی بڕیوم، چاو بە فرمێسک و دڵم لە سووتان. جۆگەلەی ئەشکم بە سەرگۆنامە، قەتارە بەستوو بە چەشنی باران. هەرچەند بێخەمێک نییە لە دنیا بەڵام سەبری من گەیشتە ئێسقان عقلم نایبڕێ یەک بگرینەوە مەگەر قدرەتی قەدەری یەزدان وەرە مەلەکان ئازاد کە بڕۆن خەم لە بەختیاریم بژارکە قوربان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی سێ سەد و حەفتا و دوو. شەهرەزاد وتی دواتر چوە لای قەفەزی سێم و کوکوختیەکی تیا بوو ئەمەی بۆوت قەتارەی فرمێس وا بە لێشاوە وتم سوێر نییە ئەمە گوڵاوە تاکو و دوورتر بی تا سەد زۆرترە وا سوێن بۆەوە سەبرم سواوە کام شعرەشی تەواو کرد چوە لای قەفەزی چوارم کە بولبولێکی تیا بوو کە ئەنە زوجودی بینی دەستی کردە خوێندن ئەویش کە خوێندنەکەی بیست ئەم شعرەی وت زۆر ئاوازمان بیست بەلاوانەوە ئاسن و بەردیان ئەتوانەوە شنەبای شەماڵ ئەیگێڕایەوە باخ چۆن ئەنازێ بە گوڵانەوە دڵ کەوتە سەما بەو ئاوازانەی گوڵان بە شەماڵ ئەلەرزانەوە تاسەی دووریار کارێکی پێم کرد چاوان فرمێسکیان دابارانەوە کە ئەم شعرەی بۆ ئەس بەهانی تەواو کرد پێیوت ئەمەچ کۆشکێکە چی تایە چێ دروستی کردووە ئەیژوتی وەزیر فلان مەملەکەت بۆ کچەکەی دروست کردووە تاکو لێرە بیپارێزێت و تووشی هیچ نەبێت ئەم جاهڵی داوتی بۆ ئێمەش ساڵی جارێک دەرگای ئەەکەینەوە ئەویش بۆی زەخیرە و خواردنی بۆ بەرین ئەنەس وجودی ژووتی ئۆخەی وا بە ئاواتی خۆم گەشتم بەڵام هێشتا زۆر ماوە شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی لەو لایشەوە دەست کە گوڵ ئەم لاو ئەولا گەڕا شوێنێک نەبوو پێدا بچێتە دەرەوەی کۆشک هێندەش گریا بوو خەمی خواردەبوو کە بە تەواوی بێزار ببوو لە ژیانی خۆی بۆیە هەموو پەردەکانی لە پەنجەرەکان کردەوە قوماشەکەی دڕی و بەستنی بەیەکەوە ئەمجا بردیە سەربانی کۆشک و شۆڕی کردەوە لە سەرەوە بەستیەوە ئەمجا خۆی پێدا هەڵواسی و شۆڕ بۆوە تا گەشتەوە سەرزەوی خۆشی جوانترین بەرگی لەبەر کرد بوو ملوانکێکی زێڕی لە گردن کرد بوو لا پاڵی شاخی گرتە بەر ڕۆیشت تا گەشتە کەناری دەریا ئەم جاڕوانی بەلەمێکی بینی کە ماسیگرێکی تیا بوو خەریکی تۆڕ هاویشتن بوو ئاوڕی دایەوە دەستکە گوڵی بینی زۆری لێترسا کەوتە سەوڵ لێدان تاکوو دوور بکەوێتەوە. دەسکەگوڵ کە ماسیگرەی بینی بانگی کرد بەڵام بێ سوود بوو، ئەم شیعرەی وت، ئەرێ ماسیگر، تۆی و خوا مەڕۆ، بۆ لێم ئەترسی، مرۆڤم وەک تۆ، بەزەیت هەبێ، خوا بتپارێزێ، بمگەیەنە یار، نەمکەیت دەسخەڕۆ. کە ماسیگر ئەمەی بیست، دەستی کردە گریان، گەنجیی خۆی بیر کەوتەوە، بۆیە پێچی بە بەلەمەکەی کردەوە گەڕایەوە کەنار و بە دەسکە گوڵی وت، سەربکەوە، بەلەمەکەوە، بۆ کوێ ئەڵێی ئەتگەیەنم. دوای کەمێک بایەک هەڵی کرد، کە ماسیگر بەلەمی لە ژێر دەست دەرچوو، هێندە خێراییەکەی فرە بوو کە زەویان لێ ون بوو، خۆشیان نایانەزانی بەرەو کوێ ئەڕۆن. سێ ڕۆژ بەلەم بە سەر ئاوەوە ئەڕۆیشت، ئەمجا بایەکە نەما. ئەمجا ماسیگرە کەوتەوە سەوڵ لێدان تا گەیشتنە شارێکی کەنار دەریا. شەهرەزاد. شەوی سێ سەد و حەفتا و چوار. شەهرەزاد و تیکە گەشتنە شاری سەردەریا ماسیگر و دەستکە گوڵ دابەزین و چوونە ئەو شارەوە کە سوڵتانێکی بە زەبروزەنگ بەڕێوەی ئەبرد. قەدەری خوا وابوو ئەو ڕۆژە پاشا و کوڕەکەی لەبەر پەنجەرەی کۆشکدا بە جووتە وەستابوون و سەیری شەپۆلەکانی دەریایان ئەکرد. لایان کردەوە ئەو بەلەمەیان بینی کە لەنگەری خست. کیژێکیان بینی ئەدووت مانگی چواردەیە بە ئاسمانەوە جووتێک گوارەی مرواری بە گوێوە ملوانکێکی زێڕین لە ملیدا. پاشا هەستی کرد کە ئەم کیژە، بنەماڵەیە یان کچە پاشایە بۆیە هاتە خوارەوە و لە دەرگای قەیتونەوە چوە دەر ئەمجا چوە ناو کەشتی و بەلەمەکان کە سەیری کرد ماسیگرە خەریکی بەستنەوەی بەلەمەکەی و کیژەکەشی لێ نووسوە پاشا کیژەکەی بە دەمگریانەوە لە خەوهستان پاشا پرسی لە کوێوە هاتوویت بۆچی هاتوویت ناوت چییە؟ دەسکەگوڵ وتی من کچی وەزیری شا شاغم بەڵام هاتنە ئێرەم بۆ خۆی سەیر و سەمەرەیە کە بەسەرهاتی خۆی بۆ گێڕایەوە ئەم شعرە جوانەی بۆ هۆنرایەوە هەموو مانگەکان بە ڕەجەبەوە تێی ئەپەڕێنن بەدڵە تەپەوە پێڵوی چاوانم فرمێسک وەرێنن گڕی زێڕینن بە سەرلەبەوە لە تاو کۆچەکەی ئێوارەی یارم داغ بۆ هەناو و بە غەزەبەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە پاشا ئەمەی بیست بەزەی پێداهاتەوە پێیوت بێخەم بە باواتی خۆت گەشتیت داوای هەرچێک بکەیت بۆ جێبەجێکەم ئەمجا ئەم شعرەی وت مژدە بە خۆشی و گاڵتە و گەپەوە نابیت بە تووشی خەمی قەبەوە ئەمڕۆ دیاری بۆ شاغەبم کۆمەڵەبارێک بەسەر ئەسپەوە مسک و گوڵاو و بۆنی بۆ ئەبەم یاقووت و زێڕی بە تێزابەوە بە جۆرێکی وا نامە ئەنووسم بڵێ ئەم بووک و زاوە ببەوە کە شعرەکەی تەواو کرد چوە نێو سەربازەکانی وەزیرەکەی خۆی بان کرد و فەرمانیدا زێڕوزی و پارێکی هێندە زۆر کۆبکەنەوە لە ژمارە نێت و بینێرن بۆ شا شاغ و پێی بڵێن کەسێکمان لای ئەوانە بە ناوی ئەنەزوجودەوە بۆمان بنێرنەوە شەوی سێ سەد و حەفتا و شەش. شەهرەزاد وتی دواتر درباز شا نامەیەکی تری بۆ شاشاغ ناردەوە بە وەزیریشی وت وا ئەڕۆی گەر بە بێ ئەنە زوو جووت بگەڕێیتەوە لە وەزیریت لا ئەبەم. وەزیریش وتی بە چاوان. ئەمجا وەزیر کەوتەوە ڕێ کە گەیشتە مەملەکەت ی شاشاغ دیاریەکانی بۆ برد، بردیانە کۆشک تاکوو بحەوێتەوە. دوای ئەوەی پاشا نامەکەی خوێندەوە بە چاوانی پڕ فرمێسکەوە ناردیە شوێنی وەزیر کە هات پێی وت، منیش نازانم لە کوێیە. تۆ ئەنە زوو جووت بۆ من بێنە من دوو هێندەت دیاری پێشکەژەکەم. ئەمجا پاشا بە دەم گریانەوە. ئاوا ئەنەسی لاوانەوە دەستم بە دەستی یارەوە ئیدی چیمە بە پارەوە مانگی چواردە کە هی من بێ بە ئاسمانی بەهارەوە نە دیاری و زێڕم گەرەکە نەم لە گۆ بەگوارەوە بەلای وەزیردا لای کردەوە پێیوت بگەڕێ وڵاتی خۆت و پێیان بڵێ وا بۆ ساڵێکی تەواوە چێ کە کەس و کاری ئەنە زوجود لێی بێ ئاگان نازان لە کوێیە وەزیر وتی گەورم پاشان پێی ڕاگەیاندوم بەبێ ئەنە زوجود بگەڕێمەوە لە وەزیریم ئەخا لە شاریش دەرمەکە ئاخر چۆن بەبێ ئەنە زوجود بگەڕێمەوە شاشاغ بە برایمی وەزیری خۆی وت لەگەڵ ئەو وەزیرە بڕۆ و چەند سەربازێک ببەن و تا ئەتوانن ئەو ناوچانە بگەڕێن برایمی وەزیر فەرمانی پاشای جێبەجێ کرد و لێیان دا و کەوتنە ڕێ ئەیاندا بەلای هەر خێڵ عربێکی دەشتەکیدا یان دەیەکدا ئەیان پرسی کەسێکی لەم شێ و ڕەنگەتان نەبینیوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو ماوەیەکی زۆر پێکەوە ژیاون چەند مناڵێکیان بووە هەر کەسێک ڕێکەوتبێتە ئەم کێوە گوێی لە لاوانەوە و گریانی ژنێک بوو هەر وەکو ئەوەی جەرگی سوتابێت و مناڵی لەبار چوو بێ ئەم جا پرسیوێتی کە ئاخۆژنی مناڵ لەبارچووی لێە ئەمەندایان ئەم پرسیارە کردوەتەوە تا کێوەکە ناو نراوە شاخی لەبارچوان وەزیرەکەی دەرباز ئەمەی زۆر پێ سەیر بوو، ئەمجا هەر ڕۆشتن تا گەشتنە بەر دەروازەی کۆشکێک و لێیان دا. خزمەتکارێک دەروازەی کردەوە. کە وەزیری شا شاخی بینی، ناسیەوە دەستی ماچ کرد و بردیە حەوشەی کۆشکەکەوە. لە نێو خزمەتکاراندا هەژارێکیان بینی تومەز، ئەنە زوجود بوو پرسیان ئەم لاوە لە کوێوە هاتووە وتیان کاتی خۆی بازرگان بووە باو بۆ ڕفت و شەپۆلی دەریا کەشتەکەی تێکشکاندووە سامانەکەی تیاچووە شەپۆلی دەریا فڕێداوەتە ئێرە نایشی ناسین چونکە ماوەیەکی کەمە لێرەیە ئەنە زوجودیش هەناسەیەکی ڕکێشا و ئەم شعرەی وت ئەی مەلانی ئەم هەوارە بێنەوە بۆ خەمانی ئەم بنارە بێنەوە خۆزگەم زانی لە کوێن چاوەکەم هەوڵێ بدەن بۆ ئەم شارە بێنەوە سەردەمێکە چۆڵە بێ تۆ ماڵەکەم کەی بە ئێوە دڵ نەیارە بێنەوە ئاڵواڵاتان کە پۆشی و دیارنەمان چەندە دوورن لەم هەوارە بێنەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەوی سێ سەد و حەفتا و هەشت. شەهرەزاد وتی کە لە شعرەکە بۆ دەستی کردە گریان ئەمجاوتی لەگەڵ قەزا و قەدەری خوا هیچ ناکرێت چوە سەربانی کۆشکەکە سەیری کرد جل و بەرگە بەعلەبەگیەکان دڕاون و پێکەوە بەسراون و بەرەو خوارەوە بۆ زەوی شۆڕ بوونەتەوە بۆی دەرکەوت کە دەستکە گوڵ لێرەوە چۆتە خوارەوە ئارامی لێ هەڵگیرا سەیری ئەم لاو ئەو لای خۆی کرد قەلە ڕەش و کونەپەپووی بینی دڵی گیرا ئەمەی وت وامزانی هەوار پێت ئاوەدانە تاسەی لێت دەشکێ دڵی دێوانە کە تۆی لێ نەبوویت تەپوی لەسرە هەواریش چۆڵە و بۆ تەوێرانە ئەمجا بە گریانەوە هاتە خوارە و فەرمانی دا بە خزمەتکاران کە ئەو ناوە بگەڕێن بە شوێن دەستکە گوڵدا بەڵام بۆیان نەدۆزرایەوە لەو لایشەوە کە ئەنە زوجود بۆی دەرکەوت کە ئەوە دەستکە گوڵە هەڵاتوە و بە شوێنی داگەڕێن دەستی کردە گریان و بێهۆش بوو